نیشانەیەکی تر لە نیشانە گەورەکانی قیامەت ئەویش تەواوکردنی باسی دەجالە ئینشاءاللە ئەگەر تەواو بووم شو کۆتایی پێی نەگەر نیشنا ئەو بۆ ئینشاءاللە سبەی شو کۆتایی بە باسی دەجالێ نەگەر خوا تەمەنی باقیدا و ماین ئینشاءاللە بەڵێ برانی خۆشەویستم خوشکانی مادارم لە دەرزی دوێنە شەودا گەشتینە سەر ئەو نیشانانەی کە پێش هاتنی دەجال دەرەکەون ئەفەرمێ فریشتەکان ڕووبەڕووی ئەبنەوە یعنی بەرەو شاری مدینە بێ سبحان الله عليه کاتێک کە فریشتەکان بەرەو ڕووی ئەبنەوە ئیش ڕوو وەرە گێرەو بەرە وڵاتی شام پێغەمەر ساسەلم بەڕسی فەرمدا فەرمێ هونالیکە یهلک هونالیکە یهلک واتە لەوێدا تیاچێ لەوێدا تیاچێ ولا چەندین فەرمودەی تێدا هاتووە کە فریشتەکان پاسەوانی شاری مدینە ئەکەن وەڕێ نادەن دەجال بچێتە ناوی لەسەر هەر دەرگایەک ئەفەرمێ دوو فریشتە وەستاون کەوا ڕێگری لە دەجالەکەن کە بچێتە ناو شاری مدینە برانی بەڕێز و خۆشەویست ئەمە یەکەمی شوێنکەوە دەجال ناتوانێت بچێتە ناوی شاری مدینەی پێغەمەری خۆشەویستمان صلی الله علیه وسلم هەروە شاری مەکەش وەکو مدینە لەسەر دەجال قەدەغە کراوە برانی عزیز و خۆشەویست ناتوانێت بچێتە ناو شاری مەکەشەوە کە قیبلەی مسلمانان و کەعبەی مسلمانان لەوێ برانی عزیز و خۆشەویستم هەروەکو چۆن پێشتریش لە سەردەمی ئەبرەهە خوا پاراستوێتی بە هەمان شێواز لە سەردەمی دەجالیشا ئەو شوێنە پیرۆزە پارێزی خوای پەروەردگار وەکو نەز ڕزا ڕحمەتی خوای لە گێڕێت و لە پێغەمبەری خۆشەویستمان صلی الله علیه وسلم کە فەرمێتی هیچ شارێک نامێنێ کە دەجال پێی تێ نەخا برانی عزیزم خوشکانی ماندارم جگە لە مەکە و مەدینا فەرمێ لەسەر هەر یەک لە ڕێگاکانی فریشتە ڕیزیان بەستووە فەرمێ پاسەوانی ئەکەن هەتاوەکو دەجال ناچارەبێت لە سەبخە دابەزێ برانی خۆشەویستم لە فەرمدەکان منای سەبخەیە ناوێتی سەبخەش مەبەستی پێی پارچە زەویەکە کە لە ماویە لەبەر سوێری گیای تێدا سەوز نابێت لە زۆر لە سەح لە وڵات عربەکان بینیمانە کە شوێنێک پێوتێ سەبخە لە زمانی عربی مەبەستی و شوێنێکەوە لمی زۆر و سوێرە شوێنەکە وە گیای تێدا سەوز نابێت لەو شوێنە بۆیە فەرمی تر شاری مەدینەش سێ جار بە خەڵکەکەی ناوی و ڕائەتەکێنێ خوای پەروەردگار خوا پەنامامدا بۆ کەسانی کەوا کەسانێکی هەلی نیفاق و منافقن ئەفەرمێ سێ دانە جار خەڵکە بە خەڵکنە ڕاتەکی و ئەلەرزێ پەنا بەخوای گەورە هەرچی بێ باوەڕ و دووڕوو هەیە پێغەمەی خواساسان فەرمێ برایەن و خوشکانی ماندار ئەفەرمی هەرچی بێ باوەڕ و دووڕوو هەیە لە شارەکەش نە دەرەوە بۆ لای دەجار خۆیان بۆ ناگیرێ چونکە ترسنۆک و جەبانن کەسی بێ باوەڕ و منافیق دایما ترسن بۆ ئەوەی کە ئەهلی ئیمانە بە عیزەتە ترس لە دڵیان نییە چونکە ئەو ترسەی کە لە دڵیانی تەنیا ترسی خوای پەروەردگارە ئەوانەی کە ڕوئەدان هەروەکو چۆن کێوی ئوحد لە ژێر پێغەمەری خوا صلی سەلەم و ئەبوو بەکر و عوسمان لەگەڵ عومەردا ڕەزا ڕەحمەتی خوان کاتێک کە جوڵاوتی بێدەنگ بە بێدەنگ بە ئوحد لە نیشانەکانی پێشترا باشمان کرد لە سەردەمی شەهید بوونی ئیمامی عومەر ڕەزا ڕەحمەتی خوای لێ بێ بێدەنگ بە ئەی ئوحود ئەوەی کە لەسەرت ڕاوەستاوە پێغەمبەرێک و ڕازگۆیەک و دوو شەهیدە بۆ ئەهلی ئیمان بە عیزەتە بە هیچ شێوازێ ناترسێ برانی خۆشەویست بە پێچەوانەی کوفرەوە کوفر لەگەڵ ئەهلی نیفاق چونکە دنیای ویستن و دنیایان خۆشەوێ بۆ دنیا هەوڵەدەن بۆیە زۆر ترسنۆک و جەبانن هەر بۆیە جگە لە شاری مەکە و مەدینەش برانی خۆشەویستم هەردوو مزگەوتی بەیت المەقدس و مزگەوتی طور کە لە کێوی طورە لە دەجال قەدەغە کراوە کە تێی بچێ وەک لە فەرمودەیە گاتووە کە جەنادەی کوڕی ئەبی ئومیە ئەزدیە گێڕێتەوە لە پێغەمبەری خۆشەویستمان صلی الله علیه وسلم کە فەرمووی من و پیاوێک لە ئەنسارەکان چوین بۆ لای یەکێک لە هاوڵەکانی پێغەمبەری خۆشەویستمان صلی الله علیه وسلم پێمان وت فەرمودەیەکمان بۆ باس بکە کە لە پێغەمبەری خۆ صلی الله علیه وسلم بیست بێتت بەڵام نزیکی چوار مزگەوت ناکەوێ مزگەوتی کەعبە واتە مەکە مزگەوتی مەدینە مزگەوتی کێوی تۆر مزگەوتی بیت المەقدیس کەواتە لێرە بۆمان دەرکە برانی خۆشەویستم ئەو شوێنانەی کەوا دەجال ناتوانێت تێ بچێ شاری مەکە وەکو شار شاری مەکە و مەدینە مەلایکەتی خوای پەروەردگار لە چواردەورەوە ڕیزیان بەستووە دەجال ناتوانێت بچێتە ناوێن ناتوانێت بچێت ناو مزگەوتەکانیشانەوە وە ئەو دوو مزگەوتەی تریش واتا بنە چوار مزگەوت بۆ مەککە و مەدینەوە ئەویش مزگەوتی بەیت المەقدیسە کە مەهدی عەلەیهی سلام لەوێ دەگەمارۆ ئەدرێ لە کۆتایدا کە ئیشەڵا دێنە سەری لەگەڵ مزگەوتی کێوی طور برایانی بەڕێز و خۆشەویستم خوشکانی ماندارم خوای گەورە پەنامان بدا خوای گەورە گە گەشتین ئەم کەشتین ئەو سەردەمە بۆ خاتی گەوری ناوجوانەکانی خۆت ڕەحممان پێ بکەیتەوە بتوانین بگەنەوە شوێنە ئیشاڵە بەڵێ برانی بەڕێز و خۆشەویستم خوشکانی ماندارم ئەمە ئەو شوێنانە بوو کەوا دەجال ناتوانێت بچێتە ناوی لە ڕێگەی فەرموودە پیرۆزەکانی پێغەمبەری خۆشەویستمان صلی الله علیه وسلم پاشان دێنە سەر مانەوەی دەجال لەسەر زەوی دا زەین ماوەی مانەوەی دەجال چەندێکە لەسەر زەوی بۆم پرسیان لەسەر دڵی زۆر برا دروستە بێ خوشک پێم ساسان بە جوانتری شاز بێ ڕوون کردوینەتەوە سەبارەت بە ماوەی مانەوەی دەجال لەسەر زەوی هەموو فەرمودەکانی پێغەمبەری خواص الله عليه وسلم ئەو ڕاستیە دووپا دەکەنەوە کە تەنها چل ڕۆژ یان چل شەو لەسەر زەوی مێت وکو باسمان کرێ ئێستا بەڵام لەو ماوەیەدا هەموو سەرزەوی ئەگەڕێ برانی ئەزیز و خۆشەویستم خوشکانی مادارم هەرۆک لە فەرمودەکەی فاتمەی کچی قەیس پێشتر باسمان کرد دەزی دوێنشەو کە دەجا لەسەر زاری خۆی ئەڵێ فأسير في الأرض فلا أدع قرية إلى هبطتها في أربعين ليلة واتە لەسەر زەویدا ئەگەڕێم هیچ گوندێ نامێنێ کە تێی نەچم لە ماوەی چل شەودا بەنا بەخوای پەروەردگار واتە بۆ شوێنی ئاوەدانی شەڕواگەدار بن چونکە پرسیار دروستە بێڵێ ئەو ئەو مسلمانانەی کە دوورن لەو منتیقەیە بۆی کوێ بڕۆن ئێمە لە کۆنەوە هەتا ئەمڕۆکە زانین شاخەکان باشترین قەڵان بۆ ئەو کەسانی کەوا خۆیانی تی حەشار بدەن لە دەستی ئەو حکومەتە زاڵ مستەمکارانی کە زۆڵمیان لەکە قلنا يا رسول الله صلى الله عليه وسلم وما لبثه في الأرض قال أربعون يوما يوم كسنة ويوم كشهر ويوم كجمعة وسائر أيام كأيامكم قلنا يا رسول الله صلى الله عليه وسلم فذلك اليوم الذي كسنة أتكفينا فيه صلاة سبحان الله سەیری پرسیاری سەحابە ڕێزەکان کەن و سەیری پرسیاری مشکی خۆمان کەین پێشی کە بۆمان ڕوون بکاتەوە پێغمبەر صلی الله علیه وسلم ئێمە لەوانەیە بڵێن چۆن ڕۆژێ بە ساڵێ تێپەڕە بێ هەر چاڕوان نەکەین فەرمودەکان بۆ تەواو کە بەڵام سەحابە بەڕێزەکانی پێغمبەری خۆشەی صلی الله علیه وسلم فەرمیان ئەی پێغەمەری خواسەسم ئەو ڕۆژەکە وەکو ساڵێک وایە تەنها پێنج فەرزەنێژی لێک ڕۆژاتیا بکەین فەرمی نەخێر لەسەر ڕۆژانی ئاسایی بیپێون واتە هەر ماوەی شەو ڕۆژێکی ئاسایی پێنج فەرزی تێدا بکەن بەو شێوازە فەرمی پێغەمەی خواسەسەلم واتە 24 سعات کە ئێستا شەو ڕۆژە 24 سعات حسێ بکرێ و نوێژەکان سۆرزەبرانی وەرز و خۆشەویستن ئەفەرمتوانەی پێغەمەری خواسەسەلم ئەی خێرایەکەی لەسەر زەویدا چەندە دەجال فەرمووی وەکو هەور وایە کە بای توند پاڵی پێوە بنێ پەنا بەخوای پەروەردگار کەواتە برایانی خوشکانی بەڕێز و خۆشەویستم بە پێم فەرمودە پیرۆزە لە سەرتایەتنی دەجاردا پێوانەی شەو ڕۆژ لەسەر زەوی تێگەشێ پەنا بەخوای گەورە لەسەر پێوانەی ئاسایی خۆی نامێنێ بەڵام دواتر وە خۆی لێدێتەوەکو فەرمودەکەی شاری پێدا وامۆ لە فەرموودەکەدا هاتووە کە ڕۆژی یەکەم هێندەی ساڵێکی لێدێ وەکو باسمان کرد و ڕۆژی دوم هێندەی مانگێکی لێدێ و ڕۆژی سێم هێندەی هەفتەیەکی لێدێ و دواترە فەرمێ شەو ڕۆژ ئاسایی ئەبێت وکو خۆی لێدێتەوە پەنا بەخوای پەروەردگار و لە فەرموودەکەشدا هیچ ئاماژەی برانی عزیزم خوشکانی مادارم بەوە نەکراوە کە ئێستای مەبین باسی کێنێرەدا کە ئەو ڕووداوە بەهۆی دەجالەوە ڕوەدا یان دەجال واکە کە پێوانی شەو ڕۆژ تێک بدە چونکە هەموو فەرمودەکان سیفەت و شێواز هەموو شتێکمان باس کردو لە پێشدا بەڵکو لەو کاتەدا کە دەجال دێ بۆ سەر زەوی خۆی بەهۆی کارەساتێک و پێوانی شەو ڕۆژ تێدا تێک چوە پەنا بەخوای پەروەردگار نەک کارێک بێ کە دەجال ئەنجامی بدا چونکە هیچ باز نەکراوە برانی عزیزم خوشکانی مادارم بۆیە زاناکانی لە کۆن و تازەدا زۆر قسەیان دەربارەی ئەو مەسلەیە کردووە ڕاوبیر بۆچینی جیاوازیان بۆ لێکدانەوەی هەیە بۆ نمونە هەندێکیان پیان وایە برانی ئەزیزم خوشکانی خۆشەویستم کە خی پەروەردگار هەر بەڕاستی کات درێژ ئەکا تاوای لێ دێت شەو ڕۆژ یەکەم هێندەی ساڵێک بێت هەندێک پیان وایە و شەو ڕۆژی دووەم هێندەی مانگێک بێت نەمە خلافەکانش باش انشاءڵ تاگەنە سەر ئەسلی مەسەلەکە و شوێنی خی پەروەگار و شەو ڕۆژی سێم کا فەرمە هێندەی هەفتەیەەکە هەندێک کار فەرمو خی گەورە هەروواکە کاتەکەوالەکە وەک زانای گەورەی بن مەلک دەفەرمێ بەڵام علی القاری رحمەتی خوای پەروەردگاری لێبێ ئەم ڕای پێ دروست نیە و ڕەدیە داتەوە لە شوێنی خۆیدا یەکسەر ئەلێ گەر وا بواە ئەبوو لەو ڕۆژەدا کە هێندەی ساڵێکە تەنها پێنج فەرز نوێژی تێدا بکرا چونکە نوێژە فەرزەکان کاتی دیاریکراوی خۆیان هەیە و نابێ کاتی لە کاتی تێدا بکرێن کەواتە کەس ناتوانێت دەستکاری کەن بەس پێ سازان فەرمێ هەر هەر ئەفەرمێ سۆ ڕۆژێک یاسای حسێ بکەن و پێوانەی بکەن هەر فەرمو دەکات چێ فەرمێ ئەفەرمێ پێ فەرز نوێژی تیا بکەن و هەندێکی تر یامرانی خۆشەویستم خوشیان ئیماندارم پێیان وایە کە درێژبوونەوەی شەو ڕۆژ لەو کاتەدا هۆی ئەگەڕێتە بۆی کە دەجال چاوبەز لە خەڵکەکە و کوێستا باسمان کرد کەمێنەمەوە پێش وە لە ڕێگەی سحرە وایان لێکا کە شەو ڕۆژیان لە تێکچێ پەنا بەخوای گەورە نەتوان لێکیان جا بکەنەوە کە ئەمەش ڕای عەبدولفەتاح ئەبو غەدەیە کە لە پەڕاوێزەکەی داوتە لە کتێبەکەدا ئیشارەی پێدا لە کتێبی تەسنیع بما تواتر فی نزول المەسیحدا دەری ئەبڕێت و باسی ئەم مەسەلەیەکە کە ئەمەش بەڕاستی ئەڵین بۆچوونێکی لاوازە چونکە هەروەکو ئیمامی نەوی ئەڵ ڕەحمەتی خوای لێبێ زاناکان ئەڵێن ئەم فەرمودەی ڕووداوێکی ڕاستیە نەک سیحر و خەیاڵ کەواتە من ڕەدی ئەم کتێبی ئەم بەڕێزەشە داتەوە خوا پایەداری کە بە بەڵگەوەی کە جگە لە سێ ڕۆژی یەکەم ڕۆژەکانی تری وەکو ڕۆژی ئاسایی خۆمان لێ دەدەوە کە پێغەمبەری خۆشەویستمان صلی الله علیه وسلم ئیشارەی پێدا باش ئەمرانی بەڕێز و خۆشەویستم لە شوێنێک تردا مامۆسا سعید نەوڕسی ڕحمەتی خوای لێبێ هەولی داوە لێکدانەوەکی زانستیانە بۆ ئەو ڕووداو دۆزێتەوە ئەڵێ کە دەجال یەکەم جار لە جەمسەری بەستەڵەکی باکووری زەویەوە دێ کە لەوێ شەش مانگ شەو و شەش مانگیش ڕۆژە فەرمێ و دواتر کەمێک دێتە خوار بۆ ناوچانەی کە تیایدا مانگێک شەو مانگێک ڕۆژە دواتر بۆ ناوچانەی کە هەفتەیەک شەو هەفتەیەک ڕۆژە پاشان دێتە ئەو ناوچانەی کە خۆمان شەو ڕۆژی وەکوی تێدا یەکە یانی یەکسانێ شەو ڕۆژ کە بەڕاستی انشاءاللە ئێمەش پێم وایە بە هەمان شێواز وەکو هەلی مامۆسانی زانانی بەرز نەکۆکو خۆم چونکە خۆم قوتابیم ئەهلی نەقڵم لەو کاتەدا و ڕۆژانە وای لێ دێ لەم سەردەما دەسا بەردەوامە ئەو مەنتیقە بەستەڵەکانە بۆ خۆیان بەو شێوازەن و لەو مەنتیقانەشەوە نەهاتووە پێغەمبەری خوا سەڵسەڵام فەرمێ لە ئەرزێک و دەرچێ پێوتێ خوراسان نەیفەرموو لە جەم سەرەوە دەرەچێ لە سەرەوە پەنا بەخوای پەروەردگار بۆیە ئینشاءاللە هەر لە ڕێی فەرموودەکانەوە توانین ئەو ڕەدە بدەینەوە بە پشتیوانی خۆی پەروەردگار توانین لێکدانەوەیکی زانستیانە بۆ دیاردەیە بدۆزینەوە کەمە چەڕایەک و باسمان کرد و ئەبێت چاوێک بە ڕەوتی ڕووداوەکانی پێش هاتنی دەجالدا بخشێنینەوە کە ڕووەدەن کەوکو باسی جەنگی مەلحەمەل کوبرامان کرد ئەو شەڕ کوشتارانە فەتی قوستەنتنیە کە ڕووەدەن ئەو کاتە پێمان وایە بتوانین تا ڕادێکی زۆر هۆکاری ئەو دیاردەیەمان بۆ ڕوون بێتەوە نهێنی ئەو ڕووداوەمان بۆ ئاشکای پشتوانی خی پەروەردگار و پێش ئەوەی بێینە سەر لێکدانەوەی ئەو دیاردە سەرسوڕهێنەرە پێویستە تێبینی دوو خاڵی گرنگ بکەین لە فەرموودەکەی پێغەمبەری خۆشەویستماندا صلی الله علیه وسلم یەکەمینیان ئەوەیە برانی خۆشەویستم خوشکانی ماندارم دیاردەکە لە سەرەتادا ڕوونتر و ئاشکراترەوەتە زەقا واتە ساڵێکە ڕۆژی یەکەم بەڵام دواتر بەرەو تەنگبوونەوە ئاین تەنکە بێتە وردە وردە و بەرەو کەمبوونە چێ هەتا وای لێ دێ ئاسایی ئەبێتەوە شەو ڕۆژ و کوجارانی لێ دێتەوە ئەمە خاڵی یەکەم خاڵی دووەم کاتێک کە هاواڵەکان ڕزا و ڕەحمەتی خۆیان لێ پرسیار لە پێغەمبەری خۆشەویستمان ئەکەن صلی الله علیه وسلم ئەفەرمێن لەو کاتەدا چۆن نوێژ بکەن ئایا هەر تەنها پێنج فەرز نوێژی تێدا بکەن یاخود چۆن پێغەمبەری خوا صلی الله علیه وسلم بیان ئەفەرمێن کە نەخێر بەڵکو ئەقدر ئەقدر له قدره ئەفەرمێن واتە ماوەی کاتەکانی نوێژەکان لە ڕۆژی کاسایدا بپێون هەموو 24 سعاتێک لە کاتی خۆیاندا دووبارەیان بکەنەوە کلام بەڕاستی بۆمان دەرەکەوێ برانی خۆشتن نەک تەنها شەو ڕۆژ لە خەڵکی تێگەچێ بەڵکو کاتەکانی ناوشە و ڕۆژیش کە بەهۆیان ناو نوێژەکانی تی ئەنجام بدەین ئەوانیش تێگەچن لە فەرمودەکەی پێ ساسم وا دەرەکەوێ و ناتوانێ لێک جا بکرێنەوە کام خاڵش گرنگیکی خۆی هەیە بەڕاستی لە لێکدانەوەی ئەو دیاردەیەدا جا لە ڕوانگەی زانستەوە تێکەڵبوونی کات بە شێوازە کە خەڵکی نەتوان کاتی نوێژەکان لە یەکتر جیا بکەنەوە بەهۆی یەکێک لە دوو هۆکارەوە ئەوێت یان ئەوەیە کە بێت زەوی لە قولانەوەی بە دەوری خۆیدا بوەستێ کامەشە بێتەوەی کە پەنا بەخوای پەروەردگار نیوەی جیهان بەردەوام ڕۆژ بێ و نیوەکەی تریشی بەردەوام شەو بێت ئەمە لە ڕووی زانستیەکە باسی بکەین کە بەڕاستی ئەمەش ناگونجێ لەگەڵ ئەوەی کە ڕۆژی یەکەم ساڵێک بێ و ڕۆژی دووەم مانگێ بێ ڕۆژی سێم هەفتەیە بێ هەروە فەرمانکردنی پێغەمبەری خۆشەویستی جوان صلی الله علیه وسلم بە پێوانی کاتی نوێژەکان لەسەر ڕۆژی ئاسایی ئەوا گەیەنێ کە کات نەوەستا و زەوی لە خلاوەنەوەی خۆی نەکەوتووە چونکە گەر بوەستێ کەواتە لە خولانەوەی خۆیەکەوێت تۆ ناتوانین کات دەژمێری چونکە وەک پێش لە بچەمی علی قاری داتم و نوێژەکان خی گەور پێی کاتەکان فەرزی کردوون ئەبێ لە کاتی کردنیاندا پشت بە خۆرەڵاتن و خۆرئاوابوون خۆر ببەسرێ جا ئەگەر زەوی لە خولانە وەستا کاتیشی ئەوەستێ و ناتوانێت پێوانی کاتیش کە برانی خۆشەویستم بۆ نوێژەکان لەبەرەو پێمان وای انشاءاللە ئەم بۆچونە هەڵەیە و زەوی لە قولانەوە ناکەوێت بە دەوری خۆیدا کەواتە بێ بچینە سەر هۆکاری دووەم کە پێمان وای انشاءاللە ئەمەیان واقعیتر و زیاتر ڕاستیە پێکێ و شوێنی خۆی پەروەردگار ئەوی شەوەیە کە شەو ڕۆژ لە ڕاستی داروک و خۆی لە سەدەمی دەجالدا بەردەوام ئەبێ هیچ گۆڕانکاریکیان بەسەردا نایەت لە درێژبوونەوە و کوردبوون برانی ئەزیز و خۆشەویستم خوشکانی ماندارم بەڵام هۆکارێکی تر ڕووەدا پەنا بەخوای گەورە کە ئەبێتە هۆی ئەوەی کە خەڵکی شەو ڕۆژیان بۆ جیانەکرێتەوە خوا پەنامەمدا واتە بەربەستێکی وا بێتە بەردەمیان کە نەتوانن بزان ئایا شەوە یان ڕۆژە هەبێ بزانین چی ئەوەش جا بابزانین برانی خۆشەویستم خوشکانی مادارم جوام چین ناو مەسەلەکە انشاءله بەستێک هێندە گەورەیە کە بتوانێت بەری ڕووناکی لە هەموو خەڵکی سەرزەوی بگرێ و بێ ئاگیان بک لە هاتنی شەوە ڕۆژ پێمان وایە ئینشاڵڵا ئەگەر کەمێ بە وردی و تێفکرینەوە سەرنجانی ڕووداوەکانی پێش هاتنی دەجال بدەین وەکو ئێستا باسمان کرد بە تایبەت ئەو جەنگە جیهانیە گەورەی کە لە بەشەکانی پێشودا بە درێژی باسمان لێکرد جەنگی مەلحەمەت و کوبرا کە پێ ساسەم وەسفیەکە و بە شێوەیەکی زانستیانە ئاکامی جەنگێکی لەو جۆرە هەڵبسەنگێنین کە پێغەمبەری خۆشەویستمان صلی الله عليه وسلم دەربارەی ئەفەرمێ تەنانەت باڵندەش لە ئاسمانەوە لە ئاگاری لە ئاگری ئەو جەنگە قوتاری ناوێ پەنا بەخوای پەروەردگار واکەوێتە خوارەوە خوا پەنامان بدا ئەفەرمێن کوشتارێکی هێندە گەورەی تێدا ڕوەدا کە دوای شەڕەکە تەنانەت کەس دەستکە و کۆ ناکاتەوە مری میراتیش بەش ناکرێ و ئەو جەنگە کە هەموو وڵاتانی خۆراوە بەشداریەکان وەکو باسمان کە لە فەرمودەکاندا دژی لەشکری ئیسلامی کە ئیمای مەدی قائیدیانە هەموو جۆرە چەکێکی کاولکاری تێدا بەکارێن لە برانی خۆشەویست یعنی سبحان الله بۆ شەڕی دوای ئەو لەم شەڕەدا وەڵامی بۆ کەسانی کاڵێن لەو کاتەدا تیرە شەڕی مەهدی لە شەڕی دوای ئەمە کە مسلمانان لە حەفتا زار لەنەوەی ئیسحاقە چن بۆ ڕزگارکردنی قوستەنتنیە بە سێ اللە ئەکبەر شارەکە ڕزگارەکەن پێغەمەری خوا ساسە فەرمێ شیرەکان و شمشێرەکانیان بە دار زەیتونەکانە هەڵەواسن کەچی لە شەڕ یەکەم داهباتی تیر ناکا برانی عزیز و خۆشەویستم سەحابەکانی وا تێگەیاندووە کەوا باڵندە بە ئاسمانی شەڕەکە و تێپەڕ نابێ ئێمە شەزانی وەختی خۆی ئەو هەموو شەڕانی کە کراوە برانی خۆشەویستم خوشکانی مادەرە هەموو شەڕی منجەنیق بۆ گەورەترین چەکیان بۆ لە دوای پێغەمەری خوا ساسەلم دوو هەزار مەنجەنیقش بتەقێنرایە باڵندە هەر بە ئاسمانەوە تێپەڕیە کرد ئێستا چۆن باڵندە بە ئاسمانی شەڕ بە ئاسمانەوە بڕە ڕێناکە بە تایبەتی و کاولکاریکی بەسەر میلەتی مەل سال 1970 دا لەلایەن ڕژێمی بەحسەوە کەواوی کیمیای ڕژ بەسەر شاری هەڵبجەیە هەمووان باشمان زانین کە باڵندەی ئاسمانیشی خستە خوارەوە کە بەڕاستی پێغەمەری خوا ساسم گەورەترین معجززەیەتی لەم سەردەما بۆ ئێمە برانی خۆشویستم خوشکانی مادارم کە لەو سەردەمە سەحابەڕێزەکانی وا وا ئاگادار کردوێتەوە وا بۆی ڕوون کردوونەتەوە ئێستاش بە پێچەوانەوە ئێمە لە سەردەمی خۆماندا خەریکە واقعەکان وردە وردە ئەبینین خوا پەنامان بدە لە پێش ئەمەشیاندا چەکی ئەتۆمی کە لای هەمووان ئاشکرای توانای کاولکاری ئەو چەکە تا چ ڕادەیە خوا پەنامان بدە بە جۆرێ کە نەک تەنها مرۆڤ و گیانلەبەران نەکوژێ، بەڵکو لە کاتی تەقینەوەی ژمارەیەکی زۆر لەو چەکە ژینگەی زەویش بە تەواوەتی تێکدەچێ خوا پەنامان بدە. بۆیە پێمان باشە بۆ زانین ئاکامی جەنگێکی جیهانی لەو جۆرە کە هەموو جۆرە چەکێکی ئەتۆمی و هایدرۆژین تێدا بەکارهێنرێت بگەڕێینەوە بۆ لای زانایانی پسپۆر لەو بوارەدا وتمان لەژێر هەشتا ئاڵادا دێن هەر ئاڵایە دوانزە هەزاری لە ژێردایە بەرامبەر ئیمامی مەهدی وەسن لە مەنتیقی ئەعماق و دابقدا ئابازن کە لە نزیکی شاری حەلەبە جێشی مسلمانانیش لە غەڵتەیە لە نزیکی شاری دیمەشقا یعنی هەمووی لە مەنتیقی کوردستان ڕوەدا پەنا بەخوای پەروەردگار ئەم خشەڕە خوێناویە کە دروستە بێ پێمە ساسان چوار ڕۆژە خایەن ئێبرای خۆشەویستم خوشکی ئیماندارم ئەگەر ئێمە تۆزێک بە جوانی بفکرینە ناو پرمدەغیم پێ ساسەلم چۆن شەڕێک نۆ ملیۆن و 600 هزار لە ماوەی چوار ڕۆژە کۆتایی پێدێ ئەگەر چەکی کاولکاری تیا بەکار نەیە خوا پەنامان بدا بەڵێ باچینە خزمەتی زانانی پسۆ لەو بوارە بۆی بزانین تا چ ڕادێک کاریگەری لەسەر ژینگەی زەوی ئەبێت ئەم چەکە خوێناوی ئەم چەکە خوا پەنامان بدا برانی خۆشەویستم تیمێک لە زانانی ئەمریکا بە سەرپەرشتی زانای پسپۆر براەنتون هەستان بە ئەنجامدانی لێکۆڵینەوەی سەبارەت بە ئاکامەکانی جەنگێکی ئەتۆمی و کاریگەری و بەکارهێنانی ئەو چەکانە لەسەر مرۆڤایەتی و ژینگەی زەوی لە کۆتاییدا گەشتنە و ئاکامەی کە بەکارهێنانی چەکی ئەتۆمی بە شێوەیەکی زۆر بەربڵاو ئەبێتە هۆی ڕوودانی دیاردەیەک برانی خۆشەویستم کە چەکی ئەتۆمی تیادا ڕووبدا کە ناویان ناو جەنگە خواپەناوندا زستانی ئەتۆمی زستانی ئەتۆمی زانانی ئەمریکیان ئەم ئەم ئەم ناویان لێ ناوبرانی خۆشەویستن کە بەشی زۆری ژیان ئەگرێتەوە ئەو زانانە ئەڵێن لە ئاکامی تەقانەوەی ژمارەێکی زۆر لەو بۆمبە ئەتۆمیانە بڕێکی ێزگار گەورە لە خۆڵ و تەپوتۆز و دووکۆڵ هەروەها تەنی تیشکاوی کە لەو بۆمانە دەرەچێ بەرەوە ئاسمان بەرزەبێتەوە پەنا بەخوای پەروەردگار لە شێوەی هەورێکی سووری تاریکدا بەری ئاسمانەگرێ خوا پەنامان بدە وە بۆ ماوەی چەندین مانگ سەر زەوی ئەبێتە شەوەزەنگ و تاریکستان خوای گەورە پەنامان بدا لێی هەروەها فەرمی پلەی گەرما لە چینەکانی سەرەوەی هەوادا زۆر بەرز ئەبێتەوە چونکە ئەو هەورە ڕەشە تیشکی خۆر بۆ خۆی گەلە ئەداتۆبرانی ئازیز و خۆشەویستم نایڵە تیشکی خۆر بگاتە سەر زەوی تاریکایی لەسەر زەویە بە پێچەوانەشەوە پلەی گەرمی لەسەر زەوی بە ڕادەیە دابەزێ کە لە نیوەی سەرەوەی زەویدا دەگاتە بیست و پێنج پلە ژێر سفر پەنا بەخوای گەورە گەمەش بێتەوەی تیاچوونی هەرچی ڕۆک و بەروبوومی کوشتتوکالی هەیە لەسەر زەویدا دواتریش تیاچوونی مەڕوماڵات و ئاژەڵ و ئەو خەڵکانەش کە تەقانەوەی بۆ مەکاندا نەمردون ماون بەشی زۆریان بەهۆیس ئەو سەرماسۆڵ و قات و قڕیەوە و پیسبوونی ژینگەوە پەنا بەخوای پەروەردگار تیاچن و ئەمرن جا برانی خۆشەویستم پێش ئەوەی کە هەر کۆتایی بە باسی ئەمە بێنم ئەم زانا بەڕێزانە ئەمە ئێوە باس بکەین ئێمە لە نیشانەکانی پێش هاتنی دەجال دوێنێشەوە باسمان کرد کە پێ ساسم فەرمێ لە پێش هاتنی دەجال سێ ساڵ قات و قڕیە بێ لەسەر زەویدا پەنا بەخوای گەورە ساڵی یەکەمە فەرمێ ئاسمان سێکی بارانی ئەگرێتەوە و زەویش سێکی ڕوەکی ئەگرێتەوە ساڵی دەوتوان دوو لەسەر سێ ساڵی سێم یەک دڵە باران لە ئاسمان نابارێ پەنا بەخوای گەورە ئەو کاتی کە دەجال دەیتر یەک یەک شتیش ناڕوێ لەسەر زەویدا ئەهاوەتا سەی کە ئەمە بەس زانستێکی ئەمریکی باسییان کردو ئەڵێ ئیتر ئەو خەڵکە بەهۆی سەماسوڵە هەمووی ئەمرێن هەرچی لەسەر زەوی ئەمرێ پەنا بەخوای پەروەردگار یعنی وردە وردە خەریکە گەینە ئامانجێک خەریکە گەینە مەبەستێکەوە پێمە ساسەلم بە جوانترین شێواز بۆی باسکردن برایانی خۆشەویست بەڵێ بەڕاستی ئەمە ئاکامی ئەو جەنگە جیهانیە گەورەیە بێت کە لە پێش هاتنی دەجالدا ڕووەدا پەنا بەخوای گەورە وەک لە پێشتر لە فرمودەکاندا باسمان کرد لە کۆتایی ئەو جەنگدا دێ کاتێک کە سەرتاپای زەوی شەوە زەنگە خەڵکی شەو و ڕۆژیان بۆ لەک جیا ناکرێتەوە پەنا بەخوای پەروەردگار و ماڵوێرانی و کاولکاری و قات و قڕی و سەرباسۆڵە و دەرد و نەخۆشی باڵی ڕەشی بەسەر هەموو مرۆڤاتی داکێشاوە پەنا بەخوای گەورە و ئاسمان بارانی لێ نابارێ، زەوی گیای لێ سەوز نابێ، برسێتی بە جۆرێ زۆر بۆ خەڵکی یەنێ پەنا بە خوای کە لە پێناو بەدەستهێنانی نانێکدا هەموو جۆرە کارێکی ناشایستە ئەکرێ پەنا بە خوای گەورە هەر وەکو لە ئینجیلی بەرنابادا هاتووە بەرنامە چۆنە لە ئێبرۆزە ڕەحمەتی خوای لێ بێ سەحابەی پێغەمبەری خوا بۆ ساسەم بەرناباش ئاوا هاوڵی عیسا بۆ علی سلام ئەو کتێبە ئەو وتەکانی عیسای نووسێت علی سلام هەر بۆ ئێستا نەسرانەکان واتە مەسیحەکان ئەو کتێبیان ون کردووە لە ناو خۆیاندا دەستکاریان کردوە بەرەوەی کەوایسە بە درۆزنی لە قەڵەمەدەن پەنا بەخوای گەورە چونکە چونکەمان دەستکاری جلە ڕاستەکەی خۆیان کە جوولەکە بۆی دەستکاری کردن کابرای بەناوی پۆلسەوە بوو خۆی پەروەردگار ڕوڕەشی دنیا و قیامەتی کا بۆ خاتی گەوری ناوجوانەکانی خۆی بەڵێ برانی خۆشەویستم وەکو باسمەکەمە ڕاستی ئینجیلەکانە کەمڕۆ لە بەردەست دابێت بۆ ماوەی چەندین سەدە بەنهێنی لە کتێبخانەکەی پاپادا شاردرابووە لە ڤاتیکان هەتا خی پەروەرگا لەسەر دەستێکی لە قەشەکانی خۆیاندا بەناوی فرامرینۆ ئاشکرای کرد لە سەدەی شانزەی زاییندا تا 1600 زایینی دواتیش ئەو قەشەیە پاش خوێنەوەی جیلە مسلمان بوو لەو ئینجێدا هاتووە جا بزانین چۆنم قەشەیە مسلمانە بێم قەشە بە ڕێزدا فەرمێ وەختی ئەوم هاتبوو کە بمە نزیکی پاپا لە سەدەی شانزەی زاینی واتە هەزار و شەش سەد فرامرینۆ ئەڵە چووم بۆ ڤاتیکان پاپام بینی دوای ئەوەی کەوا بینیم وتی ئێستا کۆبوونەوەم هەیە توانی بچیتە مەکتەبێکی گەورەی تیا لە ڤاتیکان ئەتوانی بچیتە ناو مەکتەبەکە بۆ خۆت کتێب بخوێنیت ئەڵە کاتێ چوومە ژۆر زۆر دەمێ بوو مشتاقی ئەو ئینجیلی بەرنامای بزانم چی تیایە وتی سبحان لە مەکتەبەی ڤاتیکانە بینیم هەر لە مەکتەبەکەی خۆیانە برانی ئەزیزم هێنایە دەرەوە یەکسەر خستیە سنگیەوە بۆیە کە پێی نەزان دوای هاتەوە کە سەیری کرد ئەوەی کە لە قورئانا هاتووە لەو ئینجیلەدا باسە کە برانی عزیز و خۆشەویستم خوای گەورە پەنامان بدە بۆیە لەو ئینجیلەدا هاتووە باسەکەەوە فەرمێ چی ئەفەرمێ پێغمبەر ئیسا سەلامی خۆی لێ باسی قیامەت بۆ قوتابیەکانیەکە و پیان ئەڵێ سیکە چەند نزیکە لە فەرمودەکانی پێغمە ساسەمرانی خۆشەویست ئەمە لە ئینجلی بەرنامە لە فەستی پەنجاوسێ لە هەر کەسێکی شکاچێ بە دوای بگەڕێن شڵ توانێ بخوێنێتەوە ئەلە پێشەوەی کە ڕۆژی قیامەت بێ ئیسا لەسا مەقتابەکانی ئەڵێ لەم ئینجیلەدا جیهان کاولکارێکی گەورەی بەسەردا دێ و جەنگێکی وێران کەر هەڵ ئەسەیە کە خەڵکی لە ناوە بە پەنا بەخوای گەورە تایدا باو کوڕی خۆی ئەکوژێ و کوڕیش باوکی خۆی ئەکوژێ بەهۆی بەش بەشبوونی گەلانی جیهان لەنێو خۆیان دەخوا پەنامامدا هەر بەو هۆیەوە شارەکان کاول ئەبن، وڵاتەکان چۆڵ ئەبن، چەندین نەخۆشی کوشندە بڵاو ئەبنەوە هەتا وای لێدێت کەس نامێنێت جەنازەی مردووەکان بەرێت بۆ گۆڕستان. بەڵکو بەجێ ئەهێنێت و دەبنە خۆراکی گیانلەبەران خوای گەورە پەنامان بدا و خوای گەورە برسێتی ئەنێرێ بۆ ئەوانەی کە ماون لەسەر زەویە تاوەیە نان نرخی لە ئاڵتون زیاترە بە عیسی عەلەیهسلام بە قوتابیەکانی ئەفەرمێ ئەفەرمێ ئیتر هەرچی شتی پیسە هەیە ی خۆن پەنا بەخوا ئای لە نەگبەتی خەڵکی ئەو سەردەمە کە بە دەگمە لە یەکیانە بیستی بڵێ هەڵەم کردووە خوای گەورە لێم خۆش بەخوا پەنامان بدە بەڵکو قسەی ناشایستە و ترسناک بەخوا ئەڵێن خوا پەنامان بدە یا ڕبی بەڵێ دەجا لە سەتای زستانە تومێدا لە برانی خۆشەویستم کە بەشی زۆری جیهانی کردو بە شەوە زەنگ بۆ ماوەی یەک دانە ساڵ خەڵکی خۆری تێدا نابینن پاشان وردە وردە ئەو دووکەڵ و هەورە ڕەشە ئەڕەوێتەوە هەتا دوای مانگێکی تر بۆ جاری دووم خۆر ئەبینرێتەوە، لە دوای حەفتەیەکی تریش بۆ جاری سێیەم، ئیتر دوایەتر ئاسمان ڕۆشن ئەبێتەوە خەڵکی ئەتوانن شەو و ڕۆژ لێک جیا بکەنەوە. پێشمان باشە ئینشەڵا برایانی خۆشەویستم خوشکانی ئیماندارم لە کۆتاییدا بڵێین، دیاردەیەکی هاوشێوە بیری مسوڵمانانی خۆمان بخەینەوە بە تایبەتی مسوڵمانانی کوردستان و عێراق ئەویش لە کۆتایی جەنگی کەنداودا و حەتا ئەم شەڕانەی ئێستاش کە ئەو هەموو خۆڵە بە ئاسمانی عێراقەوەن هەتا ئێستاش خوا پەنامان بدا. کاتێک کە بەشی زۆری بیرەنەوتەکانی عێراق لە ساڵی هەزار و نۆ سەد و نەوە و یەک دا لەلایەن فڕۆکە جەنگیەکانی ئەمریکاوە تەقێنرایەوە و سوتێنرا هەر هەموومان لە بیرمانە کە چۆن دووکەڵێکی ڕەش بۆ ماوەی زیاتر لە هەفتەی ئاسمانی لێڵ و تاریک کردبوو و جارجارەش کە باران ئەباری تەنها ڕەشایەک بوو لە ئاسمان هاتە خوارێ جا ئەگەر تەقانەوەی چەند بیرە نەوتی ئەو کاریگەری هەبێ ئایا بێ تەقانەوەی سەدام بۆمبی ئەتۆمی هایدرۆژینی زەوی دووچاری چ کارەساتێ بکا خوای گەورە پەنامان بدە لە کۆتاییشدا با لە یادمان نەچێ برایانی خۆشەویستم کە نەواسی کوڕی سەعان ڕەزا و ڕەحمەتی خوا لێ لە فەرموو دەگات دەڵێ پرسیارمان لە پێغەمبەری خوا کرد صلی الله علیه وسلم کە خێرایی ڕۆشنی دەجال لەسەر زەوی چۆنە پێغەمبەری خوا ساسەم فەرمووی کەلغەیت استبرت هوڕیح وەک پەڵە هەور کە ڕەشەبای تون پاڵی پێوە بنێ کەمەش بەڕاستی جوانترین ئاماژەی بۆ بەکارێنانی فڕۆکە لەم سەردەمەدا و دە جای ژەر بەهۆی فڕۆکەوێک کاتوانی هەرم و زەوی بگەڕێت لەو ماوەکەمەدا برانی بەڕێز و خۆشەویستم لێر داپشتیوانی خۆی پەرۆزگار کۆتایی پێنی داواکەین لە خۆی گەورە گەر هەڵەیەکمان کرد داوای لێبوردنی لەکەین ئەگەر پێکاوی تیشمانەوە لەلایەن خۆی پەرۆزگارەوەی خۆی گەور زمانی هەموو لە پارەوەکە بۆ دینەکەی یا ربی خوا سەربەرز و سەرفرازی دنیا و قیامەتمان بکەی عاقبەت خێرمان بکەی یا ربی خوای بۆ خاتی گەوری ناوجوانەکانی خۆت بە ئیماندارەتی بمان ژێنە بە ئیماندارەتی بمان مرێنە بە ئیماندارەتی زیندومان بکەرەوە لە ژێر ئاڵای لا الە الا اللە محمد رسول اللە حشر بکرێین بەر شەفاعەتی پێغەمبەری خۆشەویستمان بکەوین صلی الله علیه وسلم لە ئاوی کەوسە بەدەستی پیرۆزی پێغەمبەری خوا ساسان بخۆینەوە و لە جگەری حوتیش بێ بەشمان نەکەی لەو بەهشتی نەبراوە یا ارحم الراحمین یا ربی خوای بخاتی گەوری ناوجوانەکانی خۆت رحممان پێ بکەی دینەکەت سەر بخەی سەربەرز و سەفرازی دنیا و قیامەتمان بکەی یا ربی خوای بخاتی گەوری ناوجوانەکانی خۆت رحم بەدایک و باوکمان بکەی بە براو خوشەکانمان بکەی بە منداڵ و خێزانمان بکەی لەو خوشکە بەڕێزانە بکەی کە حیجابیان لە پێناوی تۆدا کردووە، بە هەموو ئەو برا خۆشەویستانەشم کە لە پێناوی تۆدا ڕیشیان داناوە و لە پێناوی تۆدا یا ئەرحەم الراحیمین ڕوویان کردۆتە بەرنامە پیرۆزەکەی تۆ، هەموو لایان مۆفەق و سەرفراز کەی یا ئەرحەم الراحیمین، ئەو خوشکەی کە شووی نەکرد و هاوسەرێکی ساڵح کەی بە نسیبی، ئەو برایەی کە ژنی نەهێناوە یاڕەبی بۆ خاتری گەورەی ناو جوانەکانی خۆت خێزانێکی ماندای ساڵحی کەی بە نسیبی، بۆ خاتری گەورەی ناو جوانەکانی خۆت سەربەرزمان کەی مەشکەی تا داتی قەدەری خۆت، یا ئەرحەم الراحیمین ئەو زمانەمان تەنیا لە پێناوی تۆدا ببڕدرێ، ان شاء الله خوا لێما وەرگێ ئەمشەو لەگەڵ ئەو برانە لە مزگەوت دانیشین گەردنم ئازاکە لەوە ناچێت زۆر بتوانم بمێنمەوە فەرمایکە ئازادە برای بەڕێز و خۆشەویستم خوای گەورە پایەدارتان کە یا ربی